بەناوی خودای بەخشندە و میهرەبان. کاتێک یارمەتی و کۆمەکی خودا دێت شاری مەککە ڕزگار دەکرێت و دەرگای ئازادی واڵا دەکرێت خەڵکیشت بینی پۆل پۆل دەچنە ڕیزی ئاینی خودداوە ئەوسا ئیتر تۆ سپاس و ستایشی پەروەردگارت بکە و داوای لێخۆشبوونی لێ بکە چونکە بەڕاستی خودا زۆر چاوپۆشی دەکات و تەوبە وەرگرە ومێدە لە ئایندەیەکی نزیکدا خدای باڵادەست سەرکەوتنێک ببەخشێت ئەو کاتە ئیمانداران هەز دەکەن کە ئەم سوورەتە تازە دابەزیوە